ڕاستکۆلنییکۆف لەبیری نەما لە ژوورەکەیدا لەگەڵ ئەو بیر و بۆچوونە ئاڵۆز و سەیرانەدا کە پەلاماری سەریاندا بوو چ ماوەیەکی دوور و درێژی بەسەر بردووە لە ناکاوێکدا دەرگا کرایەوە و ئافدوتیا ڕۆمانۆڤنا هاتە ژوورێ لە پێشا لە بەردەم دەرگاکەدا وەستا و تەماشای براکەی کرد تەواو بەو شێوەی کە کەمێک لەوە بەر ڕاستکۆلنییکۆف تەماشای سۆنیای کردبوو پاشان چووە ژورێ بەرامبەر براکەی لەسەر هەمان کورسەکەی دوێنەی دانیشت ڕاستکۆلنییکۆف بێدەنگ و بێ هیچ بیرکردنەوەیەک لی ڕامە دنیاوتی کاکە بێزار مەبە من تەنیا بۆ دەقیقێک هاتوومەتە ئێرە دەموچاوی دنیا هێور و ڕەندانە و دوور لە توندتیژی بوو نیگای بێگەرد و ئارام بوو ڕاستکۆلنییکۆف هەستی کرد کەویش لە خۆشەویستیە هاتووتە لای دنیاوتی کاکە من ئێستا هەموو شتێکە زانم هەموو شتێک دیمیتری پراگڤچ هەموو شتێکی بۆ باس کردوم و لێکی داوەتەوە بەهۆی بەدگومانیەکی گەوجانە و دزێەوە تویان خستۆتە ژێر چاودێریە و ئازارت دەدەن دیمیتری پراگڤچ پێیوتم هیچ مەترسێک لە ئارادانە و تۆ بە هەوانتە ئەو ترسەت لە خۆت گەورە کردووە وەلێ من لەگەڵ ڕاکەی ئەودا نیم من باش لەوە گەشتوم کە چۆن هەست دووروژاوە و ڕەنگە ئەم حاڵەتی وروژانش بۆ هەمیشە کاریگەری لەسرت هەبێ من لە ماترسم من هەقم بەوە نییە کە بۆ وازت لێمە هێناوە و ڕەخنەشت لێ ناگرم لەسەر کۆنەکردنیشت داوای لێبوردنە لەکەم واهز دەکەم ئەگەر منیش تووشی غەمێکی ئەمە دە قرس بهاتمایە هەروەکو تۆ لە هەموو خەڵکی دوورە کەوتمە و تەنیاییم هەڵەبژارد لەم بابەتەوە لەگەڵ دایکمدا هیچ ناڵێم وەلێ دەربارەی تۆ بەردەوام قسەی لەگەڵ داکەم و بەدەم تۆوە پێڵێم کە لە زووترین کاتدا ئەگەڕێتەوە لامان لەبارەی دایکمەوە دڵت هیچ نەکە من دڵنیا و ئاسوودەیەکەم بەڵام تۆ ئازاری مەدە و هیچ نەبێ جارێک وەرە بۆ لای لەبیرت نەچێ کە ئەو دایکە ئێستا تەنیا بۆ ئەوە هاتووم کە پێت بڵێم دنیا لە جێگاکەی هەستە ئەگەر لە هەر ڕویەکەوە پێویستت بە من بێ تەنانەت بە ژیانیشم پێم بڵێ و من ئامادەم خوات لەگەڵ دنیا سۆڕی خوارد و بەرەو لای دەرگاکە چوو ڕاستکۆلنییکۆف هەستا و لێ نزی کەوتەوە وەستان دیوتی دنیا ئەم ڕازومی خینە واتە دیمیتری پراگڤچ کوڕێکی زۆر نایبە دنیا کەمێک سوور داگەڕا و دوای تۆزێک بێدەنگی پرسی چیتر ڕاسکۆلنیکۆڤ وتی، گەنجێکی چالاک، ئیشکەر و نەجیبە. توانای خۆشەویستییەکی قووڵی هەیە. ماڵ ئاوە دونیا. دونیا وەک تەواو هەڵایسا بێت وا بوو، پاشان لە پڕێکدا بە دوودڵییە وتی، چییە کاکە؟ پێیەچێت بۆ یەکجاری لە یەکدی جیا ببینەوە. ئەم ڕاسپێرییانە چییە بە منی ئەڵێیت؟ ڕاسکۆلنیکۆڤ وتی، گرنگ نییە، ماڵ ئاوە. ڕاسکۆڵنیکۆف ڕووی لێ وەرگێڕا و بەرەو پەنجەرەکە چوو. دنیا کەمێک وەستا، بە دوودڵییەوە لێی ڕوانی و بە شپرزەیی چووە دەرێ. نا، ئەو بەرامبەر بە خوشکەکەی سارد نەبوو، تەنانەت لە چرکەساتێکدا، دوا چرکەسات، زۆر بە تاسەوە حەزی کرد دنیا لە ئامێز بگرێ، ماڵئاوایی لەگەڵدا بکات و تەنانەت هەموو شتێکی پێ بڵێ، بەڵام بەڕاستی پڕکێشی نەکرد تەوقیشی لەگەڵدا بکا، لەگەڵ خۆیدا بیری کردەوە. لە ئایندەدا ئەگەر بیر بکاتەوە من چۆن ئێستا لە ئامێزم گرتووە لەوانەیە مچۆرکی پێدابێ ڕەنگە بڵێت من ماچیم لێت زیوە دوای چەند دەقیقەیەک بەخۆی وت تۆ بڵێ خۆی لە بەردەم ئەم جۆرە دان پێدانانەدا بگرێ نا خۆی ناگرێ لەو ژنانەیە کە بەرگەشتی واناگرن بیری لە سۆنیا کردەوە. شەماڵێکی تازە لە پەنجەرەکەوە هاتە ژوورێ، لە دەرەوەیش هەتاوەکە ڕووناکیی پێشووی نەمابوو. ڕاسکۆڵنیکۆف لە پڕا کڵاوەکەی هەڵگرت و چووە دەرێ. هەڵبەتە نەیەتوانی و نە خوازیاری ئەوە بوو بیر لە نەخۆشییەکەی خۆی بکاتەوە، وەلێ نیگەرانیی بەردەوام و باری نەخۆشیی دەروونیی هەرگیز نابوو بەبێ کاریگەری بمێنەوە. ئەگەر تا ئێستا تاو و ڕێنە و بوورانەوە نەهاتبوونەوە سەری، بێگومان تەنیا لەبەر ئەوە بوو کە ئەو نیگەرانییە دەروونییە بەردەوامە هێشتا ئەوی لە حاڵەتی مانەوە و هۆشمەندیدا هێشتبووەوە، هەرچەندە حاڵەتێکی دەستکرد و ساتەوەختی بوو. ڕاسکۆڵنیکۆف بێ ئامانجە سووڕایەوە. خۆرئاوا بوو. لەم دواییەدا هەستی بە غەمێکی زۆر تایبەتی لە خۆیدا کرد، غەمێکی زۆر توند و تیژ نەبوو، بەڵام هەستی. ئەوە ئەکرا کە بەردەوام و بۆ هەمیشە بمێنێتەوە. ئەدوت، ئەم غەمە سارد و مەرگاوییە بە درێژایی ساڵانێکی بێ کۆتا هەر وا ئەمێنێتەوە، وەک ئەوەی هەموو دەور و بەری داگیر کردبێ. وا بوو لە خۆرئاوابووندا ئاسایی ئەو هەستە لە کاتی دی زیاتر ئازاری ئەدا. لە دواییدا بە بێزارییەوە کەوتە ورتە ورت وتی. بە جەستەیەکی وازەبوونی گەمژانەوە کە بۆ نموونە وابەستەی خۆرئاوابوونێکە، چۆن ئەتوانم خۆم لە کاری بێهودە بدزمەوە، نەک تەنیا بۆ سۆنیا، بەڵکو پەنا بۆ دونیایش نەبەم؟ یەکێک بانگی کرد. کە ئاوڕی دایەوە، لێڤی زیاتینکۆڤ خۆی گەیاندێ وتی. بیری لێ بکەرەوە. من لە لای ماڵەکەی تۆ دێم. بە دوات ئەگەڕام. بیهێنە بەر چاوت کە ئەو ژنە قسەکانی کردووە بە کردەوە. مناڵەکانی بردووە. من و سۆنیا سمیۆنۆڤنا بە هەزار شەڕ و شەق دۆزیومانتەوە. خۆی تاوەیەکی بە دەستەوە گرتبوو لێدا. مناڵەکانی ناچار کردبوو سەما بکەن. مناڵەکانە گریان. لە سەر هەر کووچە و دووکانێک داوەستان. خەڵکی گەوج و نەزانیش دوایان کەوتبوون. دەفەرموو با بڕۆین. ڕاسکۆڵنیکۆف کە دوای لێبی زیاتینکۆف کەوتبوو بە گومانەوە پرسی، ئەی سۆنیا؟ لێبی زیاتینکۆف وتی، بە تەواوی شێت بووە. مەبەستم سۆنیا سیمێنۆڤنا نییە، بەڵکو کاترینا ئیڤانۆڤنایە. بەڵام تا ئەندازەیەک سۆنیا سیمێنۆڤنای شێت بووە. کاترینا ئیڤانۆڤنا ئەوە هەر بە تەواوی شێت بووە. پێ دەڵێم تەواو بووە. ئەیانبەن بۆ پۆلیسخانە. ئینجا وێنای بکە ئەمە چ کاریگەرییەک بەجێ دێڵێ. ئێستا ئەوان لە نزیک ڕووبار و پردەکەون، لە ماڵی سۆنیا سیمینۆڤناوە دوور نییە، بەڵکو زۆریش نزیکە. لە پاڵ ڕووبارەکەدا و شوێنەی زۆر لە پردەکەوە دوور نەبوو، دوو ساختمان لەو لای ئەو خانووە کە سۆنیای تیا ژیا، کۆمەڵێک کەس کۆ ببوونەوە، بە تایبەتی مناڵە وردکە گەمارۆی ئەوێیان دابوو. دەنگی گیراو و ناڵەی کاترینا ئیڤانۆڤنا لە سەر پردەکەوە هات. بەڕاستی دیمەنەکی سەیر بوو دەنگەکە ئەیتوانی دانیشتوانی کۆڵان و بازاڕەکە بەرەو لای خۆی کێش بکا کاترینا ئیڤانۆڤنا بە بەرگە کۆنەکەی و کەوڵەکەی بەری و کڵاوە پوشیە بچکۆلەکەی کە تەپی بووە لایەکی سەریەوە لە شێتێکی تەواوەت و زیاد لە هەر کاتێکی دی دەرد و ئازار خۆی تیانوەن ئەبێت ئەوە بزانین ئەوانەی نەخۆشی سیلیان لەگەڵدایە لەسەر شەقام و لەبەر هەتاو دە هەمیشە نەخۆشتر دێنە بەرچاو وەک ئەوەی لە ماڵی خۆیان دادەرەکەون بەڵام ئەو بە جۆرێک جۆشی سندبوو دا نە ئەمرکایەوە تا ئەهات زۆرتر ڕقی زیادیە کرد بەردەوام خۆی ڕائەدایە لای مناڵەکانی و بەسەریاندا ئەیقیژاند پێی لێ داگرتن و لەبەردەم خەڵکەکەدا فێریە کردن چۆن سەما بکەن و چی بڵێن و زۆری لەسرە ڕۆشت کەیزانی لێ تێناگەن ناومێدانە تووڕێی بەرکیە گرت و لە مناڵەکانی ئەسرەوان پاشان لە ناوڕاستی کارەکەدا خۆی ئەگەیان دەلای خەڵکەکە ئەگەر بینەرێکی پۆشتە و پەرداخی بدایە ڕێگەکەوتە سکاڵا کە بڕوانە ئەمانە مناڵی خێزانێکی خانەدان و تەنانەت خێزانێکی بۆ و ئێستا بەم حاڵە گەشتون ئەگەر لە نێو خەڵکەکەدا گوێی لە پێکەنین یان وشەیەکی گاڵتەچڕی ببوایە ڕاست پەلاماری زەلامەکەیەدا و جوێن بارانیە کرد لە ڕاستیە هەندێک پێکەنین هەیش بوو سەری بادا بەڵام بەگشتی هەموان بە چاوی کونجکۆڵی و فزوڵەوە تەماشای ژنەی شێت و مناڵە کڵۆڵەکانیان نەکرد ئەو تاوەی لێبی زیاتینکۆف باسی لێوە کردبوو لە ئارادا نەبوو گریان و ترسی کۆلیاو لینا زۆر بە سەختی تووڕیانە کرد لە ڕاستیە هەوڵی دابوو جلی مناڵەکان لە شێوەی گۆرانی بێژە گەڕۆکەکاندا بێ مێزەرێکی سوروسوی بەسەری کوڕە بچووکەکەیەوە بەست بوو لەوانەی تورکەکانی بەستن بەڵام لەبەرەوەی کەلینا قوماشی بەرنەکەوت بوو کاترینا ئیڤانۆڤنا کڵاوێکی قوچی خوری سووری کرد بۆ سەری باشترە لەباتی کڵاو بڵێین شەو کڵاو ئەم کڵاوە هی خوالێخۆش بوو سمیۆن زاخارۆڤیچ بوو پەڕی وشتر مرێکی پێوە بوو لە پاژماوەکانی نەنکی کاترینا ئیڤانۆڤنا و تا ئەو کاتە لە سندوقێکدا هەڵگیرا بوو کە هەموو شتەکانی ناوی بریتی بوون لە ئاسەواری بنەماڵەکە پۆلیا بەرگی ئاسایی خۆی لەبەردا بوو بەڵام بە نیگایەکی شەرمنانە و ترسەوە تەماشای دایکی ئەکرد و بستێک لێی دوور ناکەوتەوە فرمێسکەکانی ئەشاردنەوە و لەبەرئەوەی هەستی بە شێتبوونی دایکی کردبوو، بە دوودڵییەوە لەملاو ئەولای ئەڕوانی. گەلێک لە شەقام و خەڵکەکە ئەترسا. سۆنیا بەردەوام لە دوای کاترینا ئیڤانۆڤنا ئەڕۆشت، ئەگریا و لێی ئەپاڕایا بگەڕێتەوە بۆ ماڵێ، بەڵام هیچ داوا و پاڕانەوەیەک کاری لە کاترینا ئیڤانۆڤنا نەئەکرد. ئەو بەدەم هەناسە بڕکێ و کۆکینەوە خێرا خێرا پێیەوت. وازم لێ بێنە سۆنیا وازم لێ بێنە تۆ خۆت نازانی چی دەوێت لە مناڵەکەیت پێم وتیت ئیدی ناگەڕێم و لای ئەو ژنە ئەڵمانیا سەرخۆشە لێگەڕێ هەموو هەموو پترۆسبۆر بزانن مناڵی پیاوێکی نەجیب کە تەواوی تەمەنی بەڕاستی و درستی ژیاوە و ئەتوانین بڵین هەر لە کاتی بەجێهێنانی کارەکەی دامردووە چۆن وایستا درۆزەکەن کاترینا ئیڤانۆڤنا ئەم چیرۆکەی لە خۆیەوە دروست کردبوو کوێرانەیش بڕوای پێهێنابوو واز بێنە واز بێنە واز بێنە با ئەو سەرتیپە کەودەنە ئەمانە ببینێ بەڕاستی سۆنیا تۆ بێعقلیت باش ئێستا چی بخۆین تۆ بیڵێ لە ڕادە بە دەرازاری تۆمان داوە ئیتر نامەوێت کە ڕاستکۆڵنی کۆفی بینی زوو گەیشتە لای و هاواری کردوتی ئاخ رادیۆن ڕۆمانۆڤچ ئەمە تویت تکات لێ ئەکەم ئەم کچە گەمژەیە تێبگەیەنە کە لەمەی ئێمە کاری باشتر ناکرێ تەنانەت ساز لێ دەرە گەڕۆکە ئاسا یەکانیش خەرجی خۆیان دەزەکەوێ ئێمەیش بە زووی هەموو ئەمان ناسن ئەزانن کە خێزانێکی هەژار و خانەدان و هەتی و بارین ئەوەی ژەبینی کە ئەو سەرتی پەنناچیزە جێگاکەی لە دەزەدا ئەبینیت ئێمە هەموو ڕۆژێک ئەڕۆینە ژێر پەنجەرەی ژووری خانووەکەی، هەر کاتێک جەنابی ئیمپراتۆر بەلاماندا تێپەڕێت، هەموومان ئەکەوینە سەر چۆک، وا کە مناڵەکان بەرامبەر بە ئیمپراتۆر بۆستن و منیش پێیەڵێم باوکە فریامان کەوە، ئیمپراتۆر باوکی هەتیوە، دڵسۆزە، ئەبینیت پشتیوانیمان لێ ئەکات و ئەو سەرتیپە هیچ و پووچە. پاشان بە فەڕەنسی وتی، لینا، ڕێک بوستە، تۆیش کۆلیا، ئەبێ دیسانەوە سەما بکەیت. چییە بۆ هەنە سکەڵە دەیت؟ دەی، کەرە لە چی ئەترسیت؟ خوایە، ڕادیۆن ڕۆمانۆڤیچ چی لەمانە بکەم؟ ئەگەر ئەزانی چەندە. کاترینا ئیڤانۆڤنا لە حاڵێکدا کە نیمچە گریانێک ئەگریا هەی نامەرد و بچووکینە تفیان لێبێ ئێستا خۆم خواردنیان بۆ پەیداکەم و منەتی کەس هەڵناگرم ئاماژەی بۆ سۆنیا کردوتی لە ڕادە بە دەر ئازارمان داوە پۆلیچکە چەندمان کۆ کردوتەوە پیشانمدا چۆن تەنیا دوو کۆپێک هەی هیچ و پوچانە کەس پارە نادا تەنیا کەوتونەتە دوامان و زمان دەردێنن باشە ئاماژەی بێکێکی ناو خەڵکەکە کرد نازانم ئەم گەوجە بەچی پێکەنێت. هەموو ئەم گاڵتە پێکردانە لە ئەنجامی گەمژەیی کولیاوەیە سزایەکی سەیرە پۆلیسکە چی دەوێت بە فەڕەنسی قسەم لەگەڵدا بکە فێرم کردویت چەند ڕستێک دەزانیت ئەگینا چۆن دەرەکەوێکەوە مناڵی خێزانێکی نەجیب و شەریفن و هیچ پەیوەندێکتان بەساز لێ دەرەگەڕۆکەکانەوە نیە ئێمە نامانەوێت لە کۆڵانەکاندا چاولێکەری پتروشکا بکەین بەڵکو ئێمە گۆرانی ڕەسەن ئەڵێین ئاخ بەڕاست ئێستا چ گۆرانیەک بڵین تۆ زۆر قسم پێ بڕیت بەڵام ئەزانیت رادیۆن ڕۆمانۆڤچ بۆیە لێرە داوەستاوین تا بڕیار لەسەر گۆرانیەک بدەین پێویستە گۆرانیەک بێت کە کۆلیا بتوانێت سەمای لەگەڵدا بکە چونکە هەموو ئەم کارانە چەند ئەتوانیت لای خۆتە وێنایی بکە بێ پرۆڤکردە ئەبێت خۆمان بۆ ئەوە ئامادە بکەین کە لەمە و دوا لە پێشا پرۆڤ بکەین پاشان بەرەو شەقامی نووسکیەچین لەوێ خەڵکانی بە پلەپایە زۆرە کە زۆر زوو سەرنجمان ئەدەنێ لینا تەنیا گۆرانی گوندە بچووکەکە ئەزانێ هەر بە تەنیا ئەو گۆرانیە و ئەوەیش نابێ هەموو خەڵکی و گۆرانی ئەزانن ئێمە ئەبێت گۆرانێکی زۆر ناوازەتر بڵین باشە پۆلیسکە تۆ بیرت لە چی کردوتەوە خۆزگە هیچ نەبواە تۆ بتوانایە هاوکاری دایکت بکەیت یادەوەریم یادەوەریم خراپ بوو شتم بیر ناکەوێتەوە ئەگینا شتەکان باش بەڕێوە چوون ئاخر بەڕاستی ناکرێ گۆرانی ئەو ئەفسەری پاڵی داوەتە شمشێرەکەی و بڵین وەرن با شعرە فەڕەنسیەکە پێنج فلس بڵین من فێرم کردبوون ئەو شعران فێرکردبوون ئیدی بە تایبەتی چونکە شعرێکی فەڕەنسیە یەکسەر لەوە تێگەن کەەوە مناڵی خانەدان و کارتان زۆر کاریگەرە بێ ئەشێت تەنانەت گۆرانی مالبر و ئەچێت بۆ شەر بڵین چونکە گۆرانیەکە تایبەتە بە مناڵانەوە لە ناو هەموو ماڵە دەوڵەمەندەکاندا کە بیانێ مناڵەکانیان بخەوێنن ئەو گۆرانیان بۆڵێن کاترینا ئیڤانۆڤنا دەستی بەوتنی گۆرانیە فەڕەنسیەکە کرد مالبرو ئەڕوا بۆ شەڕ نازانێت کێگەڕێتەوە بەڵام دوای وتنی دوو دێڕەکەوتی نا وا چاکترە گۆرانی پێنسولز بڵین باشە کولیا دەست بخەرە کەمەرت و ئامادە بە تۆیش لینە بە پێچەوانەوە بسوڕێ من و پۆلیایش چەپڵە لێدەین و گۆرانی ئەڵین ئەو سا بە فڕەنسی دەستی پێکە دوای وت پێنج فلس پێنج فلس بۆ بەڕێخستنی ژیانمان کاترینا ئیڤانۆڤ نەکەوتە کۆکین پاشان هەر بەدەم کۆکینەوتی پۆلیا جلەکان ڕێک بخە سەرشانەکانت هاتونەتە خوارێ ئەبێت هەمووتان ئاگاداری هەڵسوکەوتی خۆتان بن بۆی هەموو بزانن کە مناڵی خێزانێکی نەجیبزادن من ئەوسا پێم وتیت با کراسەکە درێژتر و ڕێکتر بێ بەڵام بە ئامۆژگاریەکانی تۆ سۆنیاکە هەر ئەدوت کورتتر و کورتتر لێت تێکدابن و مناڵەکەی بێنموت کرد چۆن دیسان دەستان بە گریان کردەوە باشە بۆ بێ گوێیانە دەیکولیا تۆ زووتر دەست پێ بکە دەی زوو ئاخ چ مناڵێکی ئارام هەڵگریت پێنج فلس پێنج فلس چی دیسان و سەرباز فەرمو چی دەوێت هەروایش بوو سربازێک لە ناوەڕاستی خەڵکەکەوە ڕێکەدەوە هەر لەو کاتێشدا پیاوێکی بەهیبەت و هەڵکەوت و دەرکەوت بەرگێکی ڕستمی و پاڵتاوێکی لەبەردا بوو پیاوێکی بە ویقاری تەمەن پ ساڵ بە گردن بەندێکەوە ئەمە بە تایبەتی بۆ کاترین ئیڤانۆڤ ناخۆش و بۆ پاسەوانەکە کاریگەر بوو نزی کەوتەوە بێدەنگ گەڵایەکی سەوزی سێڕۆبلی دایە کاترین ئیڤانۆڤنا لە دەموچاوی پیاوەکەدا سۆزێکی ڕازگویانە هەست پێکرا کاترینا ئیڤانۆڤنا بە ئەدەبە و پارەکەی قوبول کرد و بە شێوازێکی تایبەتی بۆی چەمایەوە بە غرورێکەوتی گەورەم سوپاست دەکەم ئەو هۆکارانەی ئێمەیان ناچار کردووە بۆ پۆلێچکا پارەکەی لێوەربگرە ئەبینیت کە کەسانێکی خانەدان و مەزن هەن لە کاتی بەدبختیدا یەکسەر ئامادەن یارمەتی ژنێکی نەجیبزادە بدەن جەنابی گەورە و میهرەبان تۆ لە بەرامبەری خۆتدا کۆمەڵێک مناڵی خانەدان ئەبینیت کاتوانیت بڵیت ڕەگی نەجیبزادەیان تێدایە بەڵام ئەو سەرتیفە بێ حرمەتە لەسەر خوان دانیشت بوو گۆشتی کەوی خوارد پێشی بە زەویدا کێشا کە بۆچی لێم تێکداوە پێم وت گەورە و بەڕێز داوات لێکم پشتیوانی لەم هەتیوانم بکەیت لە هەتیوەکانی سیمیۆن زاخاروڤچ هەروەها لە کچەکەی کە خوێڕیترین کەس لە ڕۆژی مەرگی خوالێ خۆشببوودا تانەی لێداوە هە دیسانەو سەربازەکەیە ڕووی لە کارمەندە گەورەکە کردە و هاواری کردوتی یارمەتیمان بدە بۆ ئەم سەربازە وازم لێ ناهێنێ لە شەقامی مشتانسکاش لە دەست سەربازێکی تر هەڵاتین باشە گەوجە تۆ چیت گەرەکە سەربازەکەوتی آخر ئەم کارانەی ئێوە لە شەقام و کۆڵاناندا قەدەغەیە تکایە کاری نابەجێ مەکەن کاترینا ئیڤانۆڤنا وتی تۆ کاری نابەجێکەیت من بە سازەوە گەڕێم ئەمە چ پەیوەندێکی بە تۆ هەیە سربازەکەوتی ئەوەی ساز لێبدا بێت ماڵەتی وەرگرت بێت بەڵام تۆ بەم کارە خەڵکی بێزارەکەیت تۆ ماڵت لەکوێیە کاترینا ئیڤانۆڤنا شیڕاندی وتی چۆن؟ مۆڵەت؟ من ئەمڕۆ مێردەکە مردووە مۆڵەتی چی؟ پیاوە کارمەندەکە وتی خانمەکەم خانمەکەم لەسەر خۆ بە وەرە با بڕین من ئەتان گێنمە ماڵەوە لە ناو ئەم خەڵکەدا بۆ تۆ جوان نییە ئەم کارە بکەیت تۆ نەخۆشیت. کاترینا ئیڤانۆڤنا هاواری کرد وتی، گەورە و بەڕێز، گەورە و بەڕێز، تۆ هیچ نازانی. ئێمە چین بۆ شەقامی نڤسکی. سۆفیا، سۆنیا، باشە بۆ کوێ چووە؟ ئەوی ژەگری؟ باشە ئێوە هەموو چیتان بەسەر هاتووە؟ لە پڕێکدا هاواری کرد وتی، کولیا، لینا، بۆ کوێ چن؟ ئاه چ مناڵێکی گەمژەن. کولیا، لینا، بۆ کوێ چن؟ وەلێ کولیا و لینا، کە لە ئاپۆرەی سەر شەقامەکە و ڕەفتاری شێتانەی دایکیان تەواو ترسابوون، هەر ئەوەندەی چاویان بەو سەربازە کەوت کە ئەیویست بیانگرێت و بیانبا بە جووتت دەستی یەکتریان گرت و ڕایان کرد. کاترینا ئیڤانۆڤنای کڵۆڵ بە دەم ناڵە و گریانەوە کەوتە دوایان، دیمەنێکی بەڕاستی غەمگین و دڵتەزێن بوو، کاتێک ئەتبینی ئەو ژنە چۆن بە هەناسەبڕکێ و گریانەوە بە دوایاندا ڕایەکرد، سۆنیا و پۆلێچکایش هەر بە ڕاکردن کەوتنە دوای ئەو. کاترینا ئیڤانۆڤنا وتی، سۆنیا، بیانگێڕە دواوە، هەی مناڵی گەمژە و سەرەڕۆ. پۆلێچکا بیانگرە، من ئەم کارە لەبەر ئێوە. کاترین لە کاتی ڕاکردندا پێی خزا و کەوت. سۆنیا کە بە سەریدا چەمابوو هاواری لێ هەستا و وتی، خۆی کوشت. ئای خوایە، شەڵاڵی خوێنە.